شنەی پاکی شەماڵی گوێی کەنارین لە هەر جێیەک ئەوین ڕەشماڵی هەڵدا لەوێ سەرگەرمی جێژوانی یارین لە هەر جێیەک ئەوین ڕەشماڵی هەڵدا لەوێ سەرگەرمی جێژوانی بەهارین من و تۆ من و تۆ لەم هەوارە سەرزەمینە مەرامان چێژە سەرمەستی ئەوینە ئەوینیش ئەوینیش گەر بە سۆز پێوانە بکرێ ئەوینیش گەر بە سۆز پێوانە بکرێ بە قەد مەودای هەموو عالەم برینە کە ئێمە وەک گزینگی خۆرەتاو بین بەرەو ئاسۆ لەگەڵ یەک تێکەڵاو بین بەسەرتا بەسەر کاروانی کازیوەی شەبەنگا ئیتر بۆچی مەیل پەرش و بڵاو بین ئێستەش داوا دەکەین لە هونەرمەندی بەناوبانگی شاری کرماشان کاک سۆهرابی ئەریاسی.